ئەی موسڵمانینا پێش دەستی بکەن و بەپەلە کردەوەی باش بکەن و زوو دەست بدەنە کاری خێر ئەو بەهەشتە دەست خۆتان بخەن کە زۆر گەورە و بەربڵاوە و بەقەدەر ئەرز و ئاسمانەکانە و ئامادە کراوە بۆ ئەوانەی لە خودای خۆیان ئەترسن و نزیکی گوناه و نافەرمانی خودا ناکەونەوە. واللە یحب المحسنین. ئەو لە خودا ترسانەی کە لە خۆشی و ناخۆشیدا ماڵی خۆیان لە پێناوی خودای خۆیانا سەرفەکەن و لە کاتی توڕەبوونا ڕقی خۆیان ئەخۆنەوە و ئەوانەی تاوانیان بەرامبەر کردوون چاوپۆشیان لێ ئەکەن و لێیان ئەبوورن بێگومان خودا چاکەکارانی خۆشەوێ. ئەوانەی هەر کاتێ تاوانێکی ناڕەوایان کرد یان ستەمیان لە خۆیان کرد بە گوناهێکی تر بیری گەورەیی خودا ئەکەنەوە و داوای لێخۆشبوونی لێ ئەکەن و پەشیمان ئەبنەوە لەو تاوان و ستەمە کێش ئەتوانێ گوناه بپۆشێ لە خودا بەو لاوە هەروەها بەردەوام نابن لەسەر ئەو گوناهەی کردوویانە و ئەزانن ئەو کارەی کردوویانە تاوانە و مایەی سزایە بێ گومان لە پێش ئێوەدا گەلێ ڕووداو قەوماوە و گەلێ تۆڵەی تیژ لەو کۆمەڵانە سەنراوە کە پێغەمبەرانیان بە درۆ خستۆتەوە و ئیمانیان پێ نەهێناون بڕۆن بگەڕێن و بە وردی سەیر بکەن تا بۆتان دەرکەوێ ئەنجامی ئەو کافر و بەدکارانە چۆن بوو واللە لا یحب الظالمین. ئەگەر ئێوە لە مەعرەکەی ئوحوددا تووشی ئازار بوون کافرەکانیش لە ڕۆژی بەدردا تووشی ئازاری وەها بوون لێیان کوژرا و لێیان بە دیل گیرا ئەوان بۆ ترسنۆکیان پیشان نەدا و کزی ڕووی تێ نەکردن و خۆیان ئامادە کردەوە بۆ هەرای ئوحود ئەبێ ئێوە زیاتر چاونەترس بن، ئێوە موسڵمانن و ئەوان کافر، ئەمە ڕۆژگارە و دەستاو دەستی پێ ئەکەین. ئەمڕۆ ئەم کۆمەڵە سەرەکەون و سبەی کۆمەڵێکی تر تا دەرکەوێ وەک خودا ئەیزانێ کێ باوەڕی ڕاستەقینەی بە خودا هەیە و کێ نیەتی. هەروەها تا هەندێکتان بەپایی شەهیدی بگەن لە ڕێگای خودادا. خۆ ئێوە ئاواتەخوازی جەنگ و مەرگ بوون لە ڕێگەی خودادا پێش ئەوەی پێی بگەن، ئەوا دیتان و چاک زانیتان جەنگ خۆگری ئەوێ و جیهاد کارێکی ئاسان نییە. وما محمد الا رسول قد خلت من قبله الرسل. وسیجزی اللە الشاکرین. محمدیش لە پێغەم مەرێک بەولاوە نیە لەو پێغەمبەرانەی پێش ئەو هاتن یا کوژران یان بە عادەتی مردن ئایا ئەبێ ئەگەر ئەمیش بە عادەتی مرد یان کوژرا ئێوە پاشەو پاش بگەڕێنە دواوە و لە دین وەرگەڕێن بێگومان هەرکەس هەڵگەڕێتەوە و هەڵبێ زیان بە خودای گەورە ناگەیەنێ وسنجزی الشاکرین. مومکین نیە کەسێ بمرێ بە ئیزنی خودا نەبێ ئەمە بڕیار دراوە و کاتی بۆ دانراوە جا هەر کەس پاداشی دونیای بوێ بەشی ئەدەین و هەر کەس پاداشی ڕۆژی دوایی بوێ بەشی ئەدەین لەمەو پاشیش پاداشتی موسوڵمانە شوکرانە بژێرەکان ئەدەینەوە ئەی ئەوانەی باوەڕتان بە پێغەمبەر هەیە ئەگەر ئێوە دوای کافرەکان بکەون و بەگوێیان بکەن ئەوانە پاشەوپاش وەرتان ئەگێڕنەوە بۆ سەر کافرێتی و لە قازانجدارییەوە ئەگەڕێنەوە بۆ زیانباری و ماڵتان وێران ئەبێ. بل الله مولاکم وهو خیر الناصرین. بەڕاستی خودا ڕاستی کرد لەگەڵتانا کە بەڵێنی سەرکەوتنی دانێ، ئەوە بوو ڕووبەڕووی دوژمنەکانتان وەستان و لێتان کوشتن، تا ئێوە خۆتان تووشی ناکۆکی بوون و نیزاع کەوتە بەینتان، گوێتان نەدایە ئامۆژگاری پێغەمبەر، پاش ئەوەی سەرکەوتنتان دی کە پێتان خۆش بوو، هیواتان هەبوو ماڵی دونیای ئەویست و ڕووی کردە تاڵانی، هیوایشتان هەبوو پاداشی دواڕۆژی ئەویست و شوێنی خۆی جێنەهێشت. ئنجا خودا ڕووی وەرچەرخاندن لە دوژمنەکانتان و خەریکی تاڵانی بوون و سەرەنجام ئەوان زاڵ بوون ئەمەش تاقیکردنەوەیەک بوو بۆ ئێوە تا دەرکەوێ کێ خۆگرە و کێ ورە برەدا یان دوای تەماع ئەکەوێ خودا خاوەن لوتف و کەرەمە لەگەڵ موسڵمانان ئەمە لە غەزای ئوحودا بوو کە لە سەرەتاوە موسڵمانەکان بەسەر کافراندا سەرکەوتوون و ڕاویان نان و جا دەستیان کرد بە کۆکردنەوەی تاڵانی کە هێزە تیروەشێنەکەی ژێردەستی عەبدوڵڵای کوڕی جوبەیر ڕەزای خوای لێ بێ ئەمەیان دی زۆریان بە گوێی ئامۆژگاریەکەی پێغەمبەریان نەکرد صلی اللە علیه وسلم کە پێی فەرمووبوون ئەو شوێنەی تیایان بەری نەدەن و پشتی شەڕکەرەکان چۆڵ نەکەن ئەوە بوو بێجگە عەبدوڵڵا و چەند کەسێ بەشی زۆریان ئەو شوێنەیان بەجێ هێشت و پشتی شەڕکەرەکانیان چۆڵ کرد و چوون بۆ کۆکردنەوەی تاڵانی لەم هەلەدا هەندێ لە سوارەی کافرەکان بەمەیان زانی و لە پشتەوە هێرشیان بۆ سەر موسڵمانەکان هێنا و سەرکەوتن چونکە لەوێوە ئەوەندە تیروەشێن نەمابوون رێگایان لێ بگرن و ئەوانیش مابوون لەناو چوون و شەهید کران جا لەبەرئەوە لەو مخالەفە و بەگوێنە کردنە پەشیمان بوونەوە و تەوبەتان کرد و خودا عەفوی کردن خوا کەرەمی زۆرە لەگەڵ موسڵمانان و نیعمەتی زۆری بەسەریانەوە هەیە. واللە خبیر بما تعملون. ئەو کاتە کە ڕۆشتن و دوور کەوتنەوە و لاتان لە کەس نە ئەکردەوە پێغەمبەریش لە دواوە بانگی ئەکردن و خۆی و دوا کۆمەڵتانی بانگ ئەکرد و ئەیوت بۆ لای من وەرن ئەی موسڵمانان هەر کەس هێرش بەرێ بەهەشت مسۆگەر ئەکات جا لەبەرئەوەی دڵی پێغەمبەرتان عاجز کرد و بەگوێتان نەکرد خودایش دڵی ئێوەی عاجز کرد و لە مەعرەکەکەدا شکان تا لەسەر ئەوە ڕابێن کە بۆ لە کیس چوونی قازانج غەم نەخۆن و بەو زیانەی تووشتان بوو زویر نەبن و لە جیهاددا قاڵ ببن و بە گوێی ئامۆژگاری پێغەمبەر بکەن خودا ئاگای لە کردەوە و نیازتانە جا پاش ئەم غەم و خەفەتە خودا هێمنی و ئارامی خستە دڵتان و وەنەوز هەندێکتانی بردەوە و ئیسراحەتیان کرد تاقمێکی تریش کە هەر خۆیان مەبەست بوو کەسی تریان بە خەیاڵا نەئەهات گومانی بەدیان بە خودا ئەبرد وەک گومانی سەردەمی پێش ئیسلام ئەیان وت ئایا ئێمە لەو یارمەتی و نەسرەی کە خودا وەعدی پێ داوین بەشێکمان هەیە تۆ ئەی محمد بڵێ هەرچی کار هەیە هەمووی بۆ خودایە ئەوانە ئەوەی لە دڵیاندایە دەریناخەن، واتە لە دڵدا باوەڕیان بە ئاینی ئیسلام و قسەی پێغەمبەر صلی اللە علیه وسلم نییە، لە دڵی خۆیانا لەگەڵ جەماعەتی خۆیانا ئەڵێن ئەگەر وەک محمد ئەڵێ ئێمە لە سەرکەوتن و یارمەتیدانیدا بەشمان بوایە ئالێرەدا لێمان نەئەکوژرا و زیانمان لێ نەئەکەوت، تۆ ئەی محمد پێیان بڵێ. ئێوە ئەگەر لە ماڵ و حاڵی خۆشتانا بوونایە، ئەوانەتان کە لە عیلمی خودادا ڕابوردووە ئەوانە ئەبێ بکوژرێن، ئەبوا لە ماڵ دەرچوونایە و بڕۆشتنایە بۆ ئەو شوێنەی تیایە ئەکوژران. ئەمە چارەنووسێکە و خودا دیاری کردووە. ئەم ڕووداوانە هەمووی بۆ ئەوەیە ئەوەی لە دڵتانایە دەربکەوێ و دەروونتان لە وەسوەسە و خەیاڵات پاک بکاتەوە. خودا هەرچی لە دەروونتانایە پێی ئەزانێ و هیچی لێ ون نابێ. با ببێتە داغ لە دڵیانا و شەق بەرن ئەوانە دەربارەی ئەو خزمانەیان کە ئەڕۆن بەم لاو لادا بۆ بازرگانی یا ئەچن بۆ غەزا ئەڵێن ئەگەر لای ئێمە بونایە و ئەم لاو لایان نەکردایە نە ئەمردن و نە ئەکوژران ئەم مونافیقە درۆزنانە هەر بەدەم خۆیان بە موسوڵمان پیشان ئەدەن و لە دڵەوە باوەڕیان بە خودا و ئیرادە و دەسەڵاتی خودا نیە خودا هەر خۆی ئینسان و خەڵک ئەژیەنێ و ئەیان مرێنێ خودا ئاگای لە هەموو کردارێکتانە ان اللە یحب المتوکلین. لەبەرئەوەی کە خودا بە میهرەبانی دروستی کردووی و دڵت پڕ بەزەییە نەرم بوویت بۆیان و لەگەڵیان گونجای خۆ ئەگەر ئینسانێکی توند خوو بوویتایە بڵاوەیان لێئەکرد و لێت دوورەکەوتنەوە و ئەڕۆشتن بەملاولادا کەواتە لێیان ببورە و داوای لێخۆشبوونیان بۆ بکە لە خوای گەورە و لە کاروبارا پرسیان پێ بکە و ڕاوێژیان لەگەڵ بکە جا کە بڕیارت دا کارەکە بکەی پشت بە یارمەتی خودا ببەستە و دەست لە دەست و قەوەت لە خودا بێگومان خودا ئەوانەی خۆشەوێ کە پشتی پێ بەستن. هەر کەس خیانەت بکا لەو تاڵانیەدا و بە ناحەق شتێ بۆ خۆی هەڵبگرێ ڕۆژی قیامەت ئەوەی کە خیانەتی تیا کردووە بە کۆڵ هەڵی ئەگرێ و ئەیهێنێتەوە و هەموو پێی ئەزانن جا پاش ئەوە هەموو نەفسێ پاداشتی کار و کردەوەی خۆی وەرەگرێ نە چاکەکەر لە پاداشتی کەمەکرێتەوە و نە خراپەکەر زیاد لە تاوانی بۆ ئەکرێتە سەربار. ئایا کەسێ بەدوای ڕەزامەندی خودادا بگەڕێ و هەمیشە خەریکی کرداری چاک بێ وەک ئەو کەسەیە کە بەهۆی کرداری ناڕەوایەوە تووشی ڕقی خودا بووبێ و خودا غەزەبی لێ گرتبێ کە ئەنجامی دۆزەخە و ئەوەیش ناخۆشترین ئەنجامە؟ بێگومان ئەم دوانە وەک یەک نین. خودا چاکەیەکی زۆر گەورەی لەگەڵ موسڵمانان کرد کە هەر لە خۆیان و لە هۆزی خۆیان و لە هاوزوبانیان پێغەمبەرێکی بۆ ڕەوانە کردن ئایەتەکانی قورئانیان بۆ بخوێنێتەوە و لە تاوانی کوفر و گوناه و ڕەوشتی ناشرین پاکیان بکاتەوە و قورئان و سوننەتیان فێر بکات ئەگەرچی لەوە پێش لە گومڕاهی و جەهالەتدا بوون بەتایبەتی مەبەست لەم ئایەتە پیرۆزە قەومەکەی پێغەمبەرە صلی اللە علیه وسلم کە ئیمانیان پێهێنا ان اللە علی کل شیء قدیر. ئەوە ئێوە بۆچی کە موسیبەتێکتان توش بوو لە غەزای ئوحوددا حەفتا کەستان لێ کوژرا وتتان ئەم موسیبەتەمان لە کوێوە توش بوو خۆ خودا بەڵێنی پێدابووین یارمەتیمان بدات و سەرمان بخات کەچی ئێوە لە غەزای بەدردا دوو ئەوەندەتان زیان لە کافرەکان دا حەفتاتان لێ کوشتن و حەفتاتان لێ بە دیل گرتن. ئەی محەمەد پێیان بڵێ، ئەو بەڵا و کزیەی تووشتان بوو خەتای خۆتان بوو کە بە گوێی پێغەمبەرتان نەکرد. خودا بەسەر هەموو شتێکدا توانایە و ئەتوانێ سەرتان بخات و ئەشتوانێ زیانتان لێ بدات. بەم مونافیقانە وترا، وەرن یا لە ڕێگەی خودادا شەڕ بکەن یان هەر هیچ نەبێ دوژمن لە خۆتان و لە ماڵتان دوور بخەنەوە. لە جوابا وتیان، ئەگەر ڕێ و شوێنی شەڕمان بزانیایە دواتان ئەکەوتین و ئەجەنگاین. ئەمانە بەم وەزعەیانەوە لە کافرییەوە نزیکترن تا لە موسڵمانی. ئەوەی بە دەم ئەیڵێن غەیری ئەوەیە کە لە دڵیانایە. خوا ئاگادارترە لە هەموو کەس لەوەی کە لە دڵا ئەیشارنەوە. قین. ئەو مونافیقانەی لە کاتێکا کە خۆیان دانیشتبوون و شەڕیان نەئەکرد سەبارەت بە برادەرەکانیان ئەیان وت ئەگەر بە گوێی ئێمەیان بکردایە نەئەکوژران واتە چوون بۆ جەنگ بۆیە کوژران دیارە ئەم مونافیقانە باوەڕیان بە قەزای خودا نەبوو جا ئەی محمد تۆ بەو زەلامانە بڵێ ئەگەر ڕاست دەکەن مەنعی مردن لە خۆتان بکەن بزانم ئەتوانن؟ شادمانن بەو بەش و بەهرەی خودا بە لوتف و گەورەیی خۆی پێی بەخشیون، خۆشوەخت و شادمانن بە حاڵی ئەو موسڵمانە ساغانەی کە لە دوایان ماون و ئەزانن ئەوانیش پاداشیان جوان و پایەیان گەورە ئەبێ و هیچ ترس و ناخۆشیان لەسەر نابێ و لە سێبەری لوتفی خودادا ئەحەسێنەوە و بە پاداشی ڕەوای خۆیان ئەگەن. للذین احسنوا منهم واتقوا اجر عظیم. ئەوانەی پاش ئەو زیان و کوشتارەی توشیان بوو چوون بە دەنگی ئەمری خودا و ئامۆژگاری پێغەمبەرەوە بۆ ئەوانەیان کە کرداری چاکەکەن و لە خودا ئەترسن و خۆیان لە گوناهە پارێزن پاداشتێکی گەورە هەیە. بەم قسەیە ویستیان موسوڵمانەکان بترسێنن، بەڵام ئەمان نەترسان، بەڵکو ئیمانیان بە خودا زیاتر بوو وتیان ئێمە خودامان بەسە بۆ یارمەتیدانمان، خودا باشترین پشت و پەنایە. فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم جا کە شەڕ تازە نەبوویەوە و کافرەکان بەرەو مەکە گەڕانەوە، ئەو موسڵمانانە شوێنەکەیان بەجێ هێشت و بە کۆڵێ نیعمەت و کەرەمی خوداوە گەڕانەوە و باوەڕیان بە خودا و یارمەتیدانی بەهێزتر بوو، هەروەها لەو شوێنەیا هەندێ مامەڵەیان بۆ ڕێ کەوت کە قازانجیکی باشیان تیا دەست کەوت، بێجگە لەمانەیش هیچ جۆرە زیانێکیان تووش نەبوو، هەوڵیان دا بۆ ڕەزامەندی خودا کە سەرچاوەی هەموو بەختیارییەکە. تم مؤمنین. قسەی پڕوپوچی وا کە عەزیمەتی ئینسان سست دەکا وەسوەسەی شەیتانە کە دۆستەکانی خۆی ئەترسێنێ ئەوانەی دانیشتن و لەگەڵ پێغەمبەردا ئامادەی جەنگ نەبوون ئێوە ئەی موسڵمانەکان لە کافرەکان مەترسن ئەو بێ ئاینانە پیاوی ئەوە نین ئێوە لێیان بترسن لەمن بترسن و پشت بە یارمەتی من ببەستن ئەگەر خاوەن ئیمانن. خەفەت مەخۆ کە منافیقەکان گورج ئەچنە ناو بەرەی کوفر یان لە ئیسلام هەڵەگەڕێنەوە لەوە مەترسە کە ئەوانە کافرەکان بەهێز بکەن و زیانت پێ بگەیەنن ئەوانە ناتوانن زیان بە دۆستانی خودا بگەیەنن خودا ئەیەوێ هیچ بەش و بەهرە و پاداشتێکیان نەداتێ ئەمانە لە ڕۆژی قیامەتدا سزایەکی گەورە ئەدرێن بێگومان ئەوانەی کوفر پەسەند دەکەن و پشت لە ئیمانەکەن ئەوانەی بەختیاری ئەبەدی ئەگۆڕنەوە بە خۆشیەکی کاتی دونیا ئەوانە هیچ زیانێ بە خودا ناگەیەنن بەڵکو زیان بە خۆیان ئەگەیەنن و لە ڕۆژی قیامەتدا سزای توند و بە ئازار ئەدرێن. ولا يحل ولهم عذاب مهین با کافرەکان وا نەزانن ئێمە کە مۆڵەتیان ئەدەین و عومریان درێژەکەین قازانجی ئەوانە نەخەیر بەڵکو بۆیە مۆڵەتیان ئەدەین تا زیاتر گوناهبار ببن و تاوان بخەنە سەر تاوان ئەوانە سزا و ئازارێکی تیژ ئەدرێن کە هۆی سوکی و شەرمەزاریانە خودا هەروەها بەو تێکەڵیە ناتان هێڵێتەوە کە موسڵمان لە مونافیق جیا نەبێتەوە، نەخێر، بەڵکو لە ڕێگای وەحیەوە بۆ پێغەمبەر موسڵمانەکان لە مونافیقەکان جیا ئەکاتەوە، هەروەها لە ڕێگای داوا کردنی کاری گران و جیهاد و بەخشینی ماڵ و خۆگریەوە لە ڕێگای خودادا تاقیتان ئەکاتەوە تا بۆ خەڵک دەرکەوێ کێ موسڵمانە و ئەیکات و کێ مونافیقە و نایکات. بەڵێ، خودا ئاوا جیاتانەکاتەوە تا پیس لە پاک جیا بکاتەوە. خودا ئاگەدارتان ناکا لە کاری غەیبی و لەوەی لە دڵی خەڵکدا هەیە، بەڵکو ئەوەی مەیلی لێ بێ لە پێغەمبەران هەڵیەبژێرێ و بە وەحی ئاگەداری ئەکا کە کێ موسڵمانە و کێ مونافیقە. بەڕاستی ئیمان بە خودا و بە پێغەمبەران بێنن. بێگومان ئەگەر ئیمانتان ببێ و خۆتان لە گوناه و کاری ناڕەوا بپارێزن، پاداشی گەورەتان لەلایەن خوداوە دەست ئەکەوێ. واتە ئەو حەقەی لەسەریانە و جێبەجێیان نەکردووە واتە ئەو زەکاتی ماڵی نەیانداوە ئەبێتە تەوق و ئەخرێتە گردنیان میرات و سامانی ئەرز و ئاسمان هەر بۆ خودایە و خودا ئاگای لە هەموو کردەوەیەکتانە لقد سمع الله قول الذين قالوا إن الله فقير خودا ئاگای لێیانە و ئەم قسە ناڕەوایەیان ئەنووسێ، کوشتنی بەناحەقی پێغەمبەرانیشیان لەسەر ئەنووسێ. قسەی وەها لەمانەوە شتێکی سەیر نییە، یەکێ پێغەمبەرێ بەناحەق بکوژێ لەمە خراپتریش ئەکات. ئێمەیش لە ڕۆژی دواییدا ئەڵێین، ئەوە دەردتان بێ، سزای ناباری ئاگری دۆزەخ بچێژن. تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، خودا پەیمانی وای لەگەڵ نەکردوون و ئێوە درۆکەن. موعجیزە هەر موعجیزەیە، چ قوربانییەکی وەها بێ کە ئێوە ئەیڵێن و چ غەیری ئەوە، ئەوا فەرزمان کرد ڕاستان کرد. خۆ پێش هاتنی من چەند پێغەمبەرتان بۆ هات بە ئایەت و موعجیزەوە، تەنانەت ئەو موعجیزەیەشیان پیشان دان کە ئێستە وتتان و داوایەکەن. ئەگەر ڕاست دەکەن بۆچی کوشتنتان؟ جا ئەگەر باوەڕیان پێ نەکردی زویر مەبە، پێش تۆیش گەلێ پێغەمبەر بە درۆ زندانراون و باوەڕیان پێ نەکراوە، ئەگەرچی موعجیزە و کتێب و ئامۆژگاری و کتێبی شەریعەت و حوکمیشیان هێنابوو. کل نفس ذائقة الموت لێتان ئەکوژرێ وەک لە بەدرو ئوحوددا هەروەها لە ئەهلی کیتاب و لە موشریکەکانەوە قسەی وەها ئەبیستن ئازاری دڵتان ئەدات وەک بوختان و جنێو و قسەی ناشرینی تر بەڵام ئێوە ئەگەر خۆتان بگرن و لە خوا بترسن و خۆتان بپارێزن ئەو خۆگری و لە خودا ترسان و خۆ لە گوناه پاراستنە کارێکی ئێجگار گەورەیە و پاداشی چاکی لەسەر وەرەگرن العذاب ولهم عذاب الیم ئەوانەی بە کردەوەی ناشرینی خۆیان شادمانەبن و حەز ئەکەن بەرامبەر بە چاکەیەک کە نەیانکردووە مەدح و ستایش بکرێن هەرگیز گومان نەبەی لە سزا ڕزگارەبن نەخەیر ئەوانە ڕزگاربوونیان نییە و سزایەکی بە ئازار ئەدرێن لە ڕۆژی قیامەتدا هەرچی موڵک و سامانی ئەرز و ئاسمانەکانە هەمووی هی خودایە و هەر ئەو خاوەنی ڕاستەقینەیەتی. خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە و هەموو شتێکی پێ ئەکرێ. لە ئیبن عەباسەوە ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ دەگێڕێتەوە فەرموویەتی، شەوێ لە ماڵی، مەیموونە، خەوتم، پێغەمبەر، سەڵت و سەلامی خوای لەسەر بێ، تەشریفی لەوێ بوو، ئەوانەی بە پێوە و بە دانیشتنەوە و بە ڕاکشانەوە، واتە لە هەموو حاڵێکدا ناوی خودا ئەهێنن و بیر لە دروستکردنی ئەرز و ئاسمانەکان ئەکەنەوە و ئەڵێن، خودایە! تۆ ئەمانەت بە خۆڕایی و بێ کاکڵ دروست نەکردووە، پاکی و بێ خەوشی بۆ تۆیە. خودایە! تۆ لەوە دووری، کە شتی بێهوودە دروست بکەیت. خودایە! بمانپارێزە لە سزای ئاگری دۆزەخ. ئەڵێن، خودایە، ئەو کەسەی بیخەیتە دۆزەخ ئەوە بە تەواوی ئابڕووت بردووە و ماڵوێرانت کردووە. بێگومان ئەو ستەمکارانەی ئەیانخەیتە ئاگری دۆزەخ هیچ یارمەتیدەرێکیان نییە. ربنا اننا سمعنا مناديا ينادي للايمان ان أنا مع الأبرار ئەڵێن، خودایە، ئێمە گوێمان لە بانگدەرێ بوو خەڵکی بانگەکرد بۆ ئیمان و بۆ ئایینی ئیسلام، ئەیوت، ئیمان بەو خودایە بێنن کە پەروەردەی کردوون، ئێمەش ئیمانمان هێنا و موسڵمان بووین. خودایە، لە گوناهە گەورەکانمان ببوورە و بە گەورەیی و میهرەبانی خۆت لە گوناهە بچووکەکانمان خۆش ببە و لەگەڵ زومرەی پیاوچاکان و دۆستەکانی خۆتا بمانمرێنە و لەگەڵ ئەوان حەشرمان بفەرموو. ربنا وآتنا ما وعدتنا ئەڵێن، خودایە! ئەو پاداشتەی بەڵێنت پێداوین بەرامبەر بە باوەڕکردن بە پێغەمبەران و ئەوەی لە ڕێگای ئەوانەوە بەڵێنت پێداوین پێمان کەرەم بفەرموو و لە ڕۆژی قیامەتدا سەرشۆڕ و ماڵوێران و ناهومێدمان مەکە. بێگومان تۆ هەرگیز خیلاف وەعدەیی ناکەیت و بە لوتفی خۆت ئەوەی بەڵێنت دابێ جێبەجێ ئەفەرمووی. خودا تکاکەی قبوڵ کردن و ئاواتیانی هێنایە دی و وتی، من هەر کەس لە ئێوە کارێکی چاک بکا پاداشتی لە کیس نادەم پیاو بێ یا ئافرەت. کە هەندێکتان لە هەندێکتانن. یا تێکەڵیتان هەیە و پێکەوە هەڵەستن و دائەنیشن و یەک ئایین کۆتان ئەکاتەوە. ئەوانەی ماڵ و حاڵی خۆیان بەجێ هێشت و لە شوێن و بەرەی خۆیان دەرکراون و لە پێناوی ڕەزامەندی مندا ئازار دراون و چوونە ڕیزی جیهاد و لەگەڵ کافرەکان جەنگاون و لێیان کوژرا ئەوانە گوناهەکانیان ئەسڕینەوە و ئەیانخەینە چەند باغچەیەکی ڕازاوە و جوان لە بەهەشتدا کە چەند جۆگایەکی جوان و ڕوون و سازگاریان پیا ئەڕوات ئەمە پاداشتی کردەوەی چاکیانە کە لەلایەن خوداوە پێیان ئەدرێ خودا پاداشی جوانی لایە. بەڵام ئەوانەی لە خوا ئەترسن چەند باغ و لالەزاریان هەیە لە بەهەشتا کە جۆگای پاک و جوانیان بەناودا ئەڕوا ئەوانە هەتا هەتایە لەم شوێنەدا ئەمێننەوە ئەم پاداشە نیعمەتێکە لە لای خوداوە بۆیان ئامادە کراوە بۆ ئەوانەی لە خوا ترس و کردەوە چاکن بەش و بەهرەی خودا لە هەموو شت چاکترە. ئەی موسوڵمانینە خۆگر بن لە خودا پەرستیدا و لە کاتی ناڕەحەتیدا بە سەبر و خۆگرتن بەسەر دوژمنەکانتانا زاڵ ببن بە خۆتان و ئەسپ و ئەسبابی جەنگەوە لەسەر سنور بن و ئامادە بن بۆ جەنگ لەگەڵ کافران هەروەها نەفسی خۆتان لەسەر خواپەرستی و لە خواترسان ڕابهێنن تا بە تەواوی سەرەکەون و ئەگەنە ئەوپەڕی بەختەوەری. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.